هاتی وەگوڵی بێگەر زولفی خاو ئاوریشمێکی زەر چاوی کاڵ ئاگەرچی نەرەمە بەڵام نیگە هێزگار گەرمە ڕوومەتی وەگوڵی بێگەر زولفی خاو هاوریشمێکی زەر Chavi kal agar chinerema Palam nigay hez gargarma Balay wadam kiwa tanye Andami awa shofushanye Wadyara men چشنە بە ژنیاکەمە باڵای وادامێکیوە ئەندامی ئاوا شۆخوشەنێ وا دیارە من نەمەدیوە لەو چشنە بە ژنیاکەمە come gashoa la meleki wa jwanuka jwaneka tak wakferishta awasdi min zor derishta من هرا وندم لا دزدي كدد وكون ئەبێ پێشکەشی کەم یەک هەناسە پر لە پارستن لە تاسە من هەرەوەندەم لە دەستێ کە دێتوەکەوتێ پەر ئەبێ پێشکەشی کەم یەک هەناسە aparece la taza.